فەرمێ کەسێک نوشتەی ڕەشی لێکرابێ نوشتەی ڕەش چییە سحری لێکراوە براگیان نوشتەی ڕەش مەبەستیان سحری لێکراوە ئایا دروستێ بچێتە لای فاڵچی نەوەڵا دروست نییە کە بچیتە لای فاڵچی براگیان چی بچیتە لای ساحر ئەوە تۆش تووشی کوفر دەبی پەنا بەخوای گەورە بۆیە چارت ئەوەیە کە قورآن بخوێنیتەوە سوورەتی بەقەڕە بخوێنیتەوە ماوەیەک ڕۆژانە جارێک سوورەتی بەقەڕە هەوڵدە بخوێنیتەوە انشاء الله ئەو سحرە هەڵدەوەشێتەوە بە ئیزنی خی پەروەردگار ئایا ڕاستە پێغمبەری خوا علیه سڵات وسلام دوای نوێژی تەراویح سنەتێکی کردبێت بە دانیشتنەوە بەڵێ وای بۆ پێغمبەری خوا علیه سڵات وسلام دوورکاتی کردووە حکمی ئەو کەسە چییە کە ئازاری خەڵکی دەدات بە زمانی وەڵی تاوانێکی گەورەیە ئینسانی مسلمان کێە المسلم من سلم المسلمون من لسانه ويده موسڵمان ئەو کەسەیە کە موسڵمانان لە دەست و لە زمانی سەلامەتن مسلمانان لە دەست و لە زمانی سەلامەت جاکە تۆ خەڵک لە زمانت سەلامەت نەبوو بزانەوە خەلە لە ئیسلامەتەکەدا هەیە بۆی براکەم ئاسانە زمان بەرەڵاکردن و و دەست بەرەڵاکردن چکە دەست بەرەڵاکردن هەرەوە نیە تۆ لە خەڵک دەی ئەوێ دەستت بەرەڵا کردووە قەڵەمەکەت بەرەڵا کردو بە کەیفی خۆت قسە بە خەڵک دەڵێ لەسەر کۆمپیوتەر و فەیسبوک دانیشتی بە کەیفی خۆت حیا و ناموسی خەڵک دەبیت تانە و تەشەر لە خەڵک دەدەیت هی مسلمانان نە لە دەستت سەلامەتن نە لە زمانیشتت سەلامەتن لا تؤذوا المسلمین ئەی ئەوانەی کە بە زمان ئیمانتە ئیسلامن بەڵام ئیمان چۆتە دڵتانەوە ئەزیەتی مسلمانان مەدەن